دوای دابڕانێکی زۆر ڕۆمیۆ و ئەلفرێدۆ بەیەک گەشتنەوە، بەڵێ، ناتوانرێ ئاستی دڵخۆشی ئەم دوو هاوڕێیە دیاری بکرێت، دوای بەیەک گەشتنەوەیان هەسان بە کۆکردنەوەی هەموو دوکەڵکێش پاکەرەوەکان لە ناو ژێر زەمیندا بۆ دامەزراندنی دەستەی دوکەڵکێش پاکەرەوەکان تاوەکو بتوانن بەرگری لە مافەکانی خۆیان بکەن و بۆ بەڕێوە بردنی ئەم کارە ئەلفرێدۆ بە سەرۆک هەڵبژێردرا. ئای کە ماندوو بووم. زۆر چاکە ها میشووە. ئەمڕۆ لە ناو زێرابە تایبەتیەکە دانیشتنمان هەیە دوکەڵکێش پاککەرەوەکان. تێگەشتم زۆر چاکە دوا ناکەوم خەمت نەبێ. جا بۆ ئەم مەبەستە ئەبێ یەکێک بچێ بەرامبەر گورگەکان بوەستێ. باشە من یەکەم جار بۆیان ئەچم. بەخوا لێ دەکەم پەشیمان ببیەوە. کەواتە من دەچم. ها؟ هه، چونکە من لە هەمووتان ئازاترم. چی دەڵێی؟ من ئازاترم. بڕۆ دواوە. هه، لاچۆ دەی. کورە بە سەدی واز لێ بینن دەی. ئا، مادەم ئێوە ئەتانەوێت گرفتەکان بە شەر چارەسەر بکەن، ئەوە جێگای من نییە. من ئەچمەوە بۆ ماڵێ. خواتان لەگەڵ. ها؟ کێ؟ ئەلفرێدۆ؟ ئەلفرێدۆ، گوێت لێ بوو چی ڕوویدا؟ ڕای تۆ چۆنە پێم بڵێ؟ تۆش پێت باش نییە من بچم بە ڕەنگاری دەستەی گورگەکان ببمەوە؟ تۆزێ هێمن بە، وا ئەزانم کە ئەمە باشترین چارەسەر نییە بۆ گرفتەکە ڕۆمیۆ. مەبەستت چییە؟ ئەندامانی دەستەی گورگەکان منداڵی دڕندەن و ژمارەشیان زۆرە و نەخشە و فێڵیان زۆرە، لەبەر ئەوە من وا ئەزانم کە هەڵەیە تۆ بە تەنیا بۆیان بچی. ئەلفرێدۆ، تۆ بۆچی سوکایەتی بە توانای من ئەکەی؟ ڕۆمیۆ، لێی گەڕێ با قسەکان تەواو بکات. فەرموو ئەوە بۆ تۆ. سوپاس. زۆر چاکە. پێویستە لەسەر ماوە و تیپێکی یەکگرتوو کار بکەین. مەبەستت چییە؟ سەیرکەن. ئەمە نەخشەی شارەکەیە. ئاشکرایە؟ لە هەموو جارەکاندا تاسیۆنی لێرەوە هێرش دەکاتە سەر میشۆ. ئا لێرە. ها؟ بەڵێ ڕاست دەکەی، ئەوان هەموو کات لای نەوەڵەخانەکە چاوەڕێم دەکەن. ئەگەر ئەم جارەیان هێرشیان کردیتە سەر، تۆ بەم فیکە ئاگادارمان بکەرەوە. من و ئۆگەستۆ ئەنتۆنیۆ لیێتەوە نزیکین، بێگومان یەکێکمان جێمان لە فیتەکە دەبێ، ئەی وا نییە؟ ئەی تۆ بالیڤۆ، ها؟ تۆ ئەتوانی ڕابکەیت و هەواڵەکە بگەیەنیت بە ڕۆمیۆ؟ بۆ لای ڕۆمیۆ؟ ئمهم. ڕۆمیۆ و دانتی لە ڕووی بەرامبەرەوە هێرش دەکەن. ئمهم. لەو کاتە تاسیۆنی ئەکەوێتە داوەکە. ئەمە نەخشەیەکی سەرکەوتووە. با ئەنجامی دەین ڕۆمیۆ. باشە. زۆر چاکە. ئیتر ناترسێن لە توانای تاسیۆنی، چونکە ئێمە هەومان یەک دەستین. هه، لێشیان ئەبەینەوە. ئەرەوەڵا ڕاستە زۆر زۆر بە ئاسانیش. ئەمە تەنها خاڵی سەرەتایە ئیتر لەوێوە ڕێگاکە بەردەوام ئەبێت بە گوێرەی چەند نەخشەیەکی ڕێک و دیاری کراو. چ نەخشەیەک؟ ئەلفرێدۆ ئایا تۆ نەخشەی وات زۆر لەلا هەیە؟ بەڵێ بەڵام شیکردنەوەیان درێژە. گرنگ نیە ئەلفرێدۆ بۆمان یشی بکەوە. دەی بۆمان باسکە. ئەلفرێدۆ نزیکەی کاتژمێرێک قسەی کرد و باسی نەخشەکەی بۆ کردن، بەڵام ڕۆمیۆ زۆر هەستی بە شەرمەزاری دەکرد لە ئاستی ئەو ئاکارە ناشرینەی نواندی. زۆر بە بێدەنگییەوە هەستی ڕاگرتبوو لە قسەکانی ئەلفرێدۆ. کە متمانە و هێزی بە هاوڕێیەکانی ئەبەخشی. ئێمە وەک یەک دەستە کار دەکەین و هەمووشمان بە یەک توانا. زۆریش بەهێز دەبین. ئەگەر یەک دەستە بین هێزمان پێ دەبەخشێت. پێویستە هاوکاری یەکتر بکەین و هەرگیز لە یەکتر جیا نەبینەوە. پێویستە ئەمە هەموومان لە پشت ئەلفریدۆ بین و یارمەتی بدەین. ها ها و بووکی پەڕەکان یەکەون ئاخر لەبەر ئەوەی هەر زۆر کۆن بوون ها ها زۆر باشە ئەلفرێدۆ من ئەتناسێنم بە دکتۆر کاسێلا ئەو خاوەن پەرتووکخانەیەکی زۆر گەورەیە و ئەتوانی هەر پەرتووکێکت بوێ لێی بخوازی بێگومان بەخێر بێن بە خۆت و برادەرەکەت. هیوادارم ئەو کتێبانەم لا دەست کەوێ کە حەزی لێ دەکەن. خۆشحاڵم بە ناسینت. هەروەها منیش دڵخۆشم بە ناسینت. ها شکسپیر، گۆسبێر. هەرچی کتابێکت بەدڵە بۆ خۆت هەڵیبژێرە. بەڕێز کاسێلا ئەوە کتێبەکەیە بۆم هێنایتەوە؟ ها. بەڕاستی کتێبێکی زۆر جوان بوو بەڵام تێگەشتن لە ڤۆلتێر زۆر زەحمەتە ئەوە سەیری چێکەی کورە خۆ کتێبی مناڵانە نییە ئەوە یەکەکە لە نووسینە بەناوباگەکانی ڤۆلتێر باشە ڤۆڵتێر کێیە؟ ئەوە ئەو نوسەرەیە کە باس لە ئازادی و یەکسانی نێوان خەڵک دەکات تێگەیشتی؟ کورە دە وازیان لێ بێنەوە خۆتیان پێوە ماندوو مەکە ئەوانە مناڵن و مانای ئەم جۆرە وشانە لە کوێوە بزانن. پێم بڵێ تێناگەی؟ ئەوا ئێمە ڕۆشتین دکتۆر کاسێلاو جارێکی تر دەتبینینەوە. دەتەوێ بیخوێنیتەوە؟ پێم بڵێ. بەڵێ، دەتوانم؟ بەڵێ بێگومان. بەڵام مەمە قوتابی زانکۆش بە زەحمەت تێی دەگەن. ئەزانم. و هەر کاتێک لە خوێندنەوەی ئەو کتێبە تەواو بووی بیهێنەوە کتێبێکی دیکەت دەدەمێ. زۆر سوپاست دەکەم گەورەم. هاوڕێیەکی سەیرت هەیە حەزی لە خوێندنەوەی کتێبی گرانە. چەند ساڵ لە تۆ گەورەترە؟ یەک ساڵ. ها زۆر لەو گەورەتر دیارە. بەڵام تۆ ڕۆمیۆ هێشتا مناڵێکی بچووکی. من بچووکم. لە ناویدا لێکۆڵینەوەی زۆر گرنگ دەبینی. بە تاکی سوودی لێ وەردەگرم. ها؟ هیوادارم بە وردی بیخوێنیەوە تاکو تێی بگەی. پێویستە ئەم سیورەکە بخوێنیتەوە تا تەواوی ئەکەیت. بێ بیخوێنمەوە. بەڵێ دانتی بەخوا من بۆخۆم بینیم. ئاخر خۆ ڕۆمیۆ خوێندن و نووسین نازانێ. دانتی ئەی تۆ زانی. ئەم وشەیە کەرە. بەڵێ کەرە خۆیەتی. هێ زانیم. وا پێدەچێ ڕۆمیۆ بخوێنێتەوە. چیتان ئەوێ تەماشای واز بکەن ئەمە ئەسب نیە کەرە ئەمە چیرۆکێکە بە ناونیشان گیان لە بەرانی دارستان دەی بەمان بخوێنەوە من بۆتان یەجێرمەوە فیلەکە وا ڕاکە ممممممممم. من ئێستا کەس نایەم تۆ چی ئەخوێنیتەوە ڕۆمیۆ ئەویش تەنها باسی فیلە. کات. دەوەزانی کۆتایی چیرۆکەکە چیە ڕۆمیۆ؟ کاتی خوێندمەوە ئەزانم. من ئەزانم ئیستا بۆتان ئەجێرمەوە. من نامەوێ بیبیستم ها. گیانلەبەران ئاش دەبنەوەو بە شادی دەژین. هم، باشە کێ کۆتایی چیرۆکەکەی پێ وتی؟ کەس نا، بەڵام هەموو چرۆکێک وا کۆتایی پێ دێت. دانتی، من جارێکی تر قسە لەگەڵ تۆ ناکەم، لێم گەڕێم با بە تەنیا بم. من گوێ نادەم بە گاڵتەی ئەوان چیرۆکەکە تا کۆتایی ئەخوێنمەوە سیرکەن کرێکار کتاب دەخوێنێتەوە ئەلفرێدۆ ئەوە چییە؟ ئیسان بەزمی خوێندنەوەکەیە؟ یەڵە بێکۆڕە بابچینەوە ژوورەکەی خۆمان. لەبەر چی؟ چونکە من ماندووم. ڕۆمیۆ، تۆ ئەم ڕۆژانە زۆر لە ژوورەکەی خۆت دائەنیشیت و کەمیش قسە لەگەڵ من ئەکەیت. ئاخر هێندێک کاری تایبەتیم هەیە. بەڵام ها ئێستا خۆت فێری خوێندنەوە ناکەیت ئاخر تۆ گرینگی بەمانە مەدە پەیمان بێ فێرە خوێنەوە ئەبم. ڕۆمیۆ چی لە ئارادایە؟ من سەرقاڵی کەر و گیان لەبەرایین دارستانم کە ئاش بوونەوە دوای شەڕەکەیان. چی؟ چۆن؟ شەوت شار؟ لەسەر خوێندنەوە بۆ ئەوەی بتوانم کە گەورەترین و باشترین زانیاری بەدەست بهێنم تۆش نزان بۆ بکە. یان کە. ئەلفرێدۆ، هەر هەموو کتێبەکەت خوێندەوە؟ بەڵێ. ئەمە دەستکەوتێکی زۆر گرنگە. بەڵام داوای لێبردن ئەکەم دوو لاپەڕەی تێدایە کە لە کتێبەکەوە دڕاون. ها م. ها ئەوە چییە؟ ئەوەی لەبیرم مابو لە دوو لاپەڕە دڕاوەکە لەوەم نوسیەوە. یانی ئەو شتانەت هەمووی لەبیر دەمێنێ کە دەیخوێنیەوە. خوا دیارە خوێنەرێکی زۆر چاکی. ئمم ئەوەی ڕاستی بێ من ئەو بەشەی کتێبەکەم بە شێوەیەکی تایبەتی خۆشویست هەر لەبەر ئەوە چەند جارێک بە خوێندنەوە پێیدا چووم تاوەکو چەند دێریکی شانم لەبەر کرد زۆر سوپاست دەکەم گەورەم من پێشتر لە دڵەڕاوکێدا دەژیام بەڵام ئێستا ئەو کتێبە فێری کردم کە مانای یەکسانی و دادپەروەری و ئازادی چیە. هەر وەک کتێبە ئەسڵەکە وایە. ئەم کوڕە لە هاوتەمەنەکانی خۆی ناچێت و زۆر جوداوازە. شتێکی تایبەتی لە کەسایەتیدا هەیە. کە وای لێدەکات هەمیشە بیربکاتەوە. وا تێدەگەم یەکێک دەبێت لەوانەی مێژوو ناویان تۆمار دەکات و لەبیریان ناکات. شێوەیە گشتیان لە بەرانی دارستان ڕێککەوتن لەسەر هاوڕێتی و بە کامەرانی و ئاستودەی و بەختەوەری ژیان. هێی ئەنجلیتا چیرۆکەکەم تەواو کرد گیانەوەران گەشتی بە بەختەوەری ژیان. ئەنجلیتا ئەنجلیتا من زۆر سوپاست دەکەم ڕۆمیۆ فێری خوێندنەوە بوو و لە خوێندنەوەی چیرۆکیش تام و چێژێکی زۆری وەردەگرت. ئەلفرێدۆ توانی مەشخەڵ لە ڕێگای ڕۆمێدا داگرسێنێت و ڕێگای دواڕۆژی بۆ ڕۆشن بکاتەوە، بەڵێ توانی فێرە خوێندەواری بکات کە لەو ڕێگایەوە زانست و مەعریفە بەدەست بهێنێ. ڕۆمیۆ بەردەوام بوو لەسەر خوێندنەوە و شەو نخونییەکی زۆری تێدا دەکرد.